یادگاری من داستانێکە پڕ بە چاوان دەمگریێنێ ئەوینی تۆ کارە ساتە چارە نووسم دەشێوێنێ چاوەکانت گۆرانیەکە لە غەریبی دەملاوێنێ دە گوێ بگرە لە ئاهی من لە هەناسە و گریانی من لە ئاوازی لێک دابڕان لە برینی بڕێژ و ژان لە سووتانی ماڵئاوایی لە تاریکی ڕێی جودایی دە پێم بڵێ کەی ڕەوایە بۆ من نەبێ ئەو باڵایە لە دوورەوە لەگەڵ شەڕاب جێژوان دەگرم لە مەیخانە بەیادی تۆشە و هاوسرم ئەستێرەکانی ئاسمانە بەهاری دڵ بێسروەی تۆ پاییزە و گەڵاڕێزانە ئیتر گیانە ئیتر گیانە کۆتاییە و ناتبینمەوە لەم ژیانە دە گوێ بگرە لە ئاهی من لە هەناسە و گریانی من لاوازی لێکدا بڕان لە برینی بڕێش و ژان لە سووتانی مەڵاوایی لە تاریکی ڕێی جودایی دە پێم بڵێ دە پێم بڵێ کەی ڕەوایە بۆ من نەبێ ئەو باڵایە. گەرت زانی بۆ من نابی بۆ ساڵانی شوێن خۆت خستم بوویتە فریشتەی خەیاڵم و هاتی تەناو لە پی دەستم گوڵم ئاخر کات زانی خۆرێکی لە من هەڵنایی بۆچی هۆڵگری خۆت کردم ئیتر بۆیە خەمبەر نایی خەرمانی خەونەکانم تاکەی فرمێسکی چاوم بی لە دەریای ناو ئومێدیشە خرپەی دڵ و هەناوم بی دە دەرگاکەت ئاوەڵاکەوە باچرکەیەک میوانت بم وەکو شەماڵ هاتوومەوە